کاسێتی حەڤدەیەم لە پەرتووکی، جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە پێنج سەد و چواردە. پیرە پیاوەکە وتی، ئیبنی عەزەر ئێسکەرووج، و دیسان سەری خستە سەر دەفتەری ژمارەکانی خۆی. ناوی من سۆفیایە ئەڵبەت ئێوە بازرگانن؟ پیاوەکە سەری بزواند و وتی زۆریش زەنگینم یەک پارەی ڕەش نابێ لە خەسار بچێت لەمڕۆوە دەبێت بە تەواوەتی ئاگاداری ژمارەکانم بم بەڵکو چی بێت سۆفیا دەستی بزواند و درێژەی بە ڕۆیشتن دا بەڵام ئێستا چەند مەترێک زیاتر نەڕۆیشتبوو کە چاوی بە کچێکی منداڵ کەوت کە بە تاقی تەنیا لە ژێر دارێکی ئەستووردا دانیشتبوو و جلێکی کۆنی لە بەر دابوو و ڕەنگ زەرد و نەخۆش دیار بوو. کاتێک سۆفیا لە کەناریەوە تێپەڕی، کچەکە دەستی بردە ناو کیسەیەکی بچووک و پاکەتێک شقارتەی دەرهێنا. قوتوە شقارتەکەی بەرەو سۆفیا ڕاگرت و وتی، دەکرێت شقارتەیەک لە من بکڕیت؟ سۆفیا گیرفانەکانی خۆی پشکنی بزانێت پارەی پێیە، بەڵێ، پارەیەکی ئاسنی تاک کرۆنی دۆزیەوە. نرخی هەر قوتوویەک چەندەیە؟ یەک کرۆن. سۆفیا پارەکەی دایە کچەکە و قوتووەش قارتەکەی وەرگرت. کچەکە وتی، تۆ یەکەمین کەسی کە لە دوای سەد ساڵ شت لە من دەکڕیت. زۆرجار لە برسیەتیدا لەسەرخۆ دەچم، زۆر کاتیش لەسەرما سەهۆڵ دەبەستم. بەلای سۆفیاوە سەیر نەبوو گەر لە ناو ئەم دارستانەدا کەسێک شقارتەکانی لێ نەکڕێت. پاشان کەوتەوە یادی پیاوە بازرگانەکە، بۆچی دەبێ کچێک لە برسێتیدا لە سەرخۆ بچێت و پیاوێکی بازرگانە و هەموو ماڵ و پارەی هەبێت؟ سۆفیا وتی وەرە بۆ ئێرە. دەستی کچەکەی گرت و بردی بۆ لای پیاوە دەوڵەمەندەکە و پیرە پیاوەکە بەردەوام خەریکی ژماردنی خۆی بوو. سۆفیا وتی تۆ دەبێت یارمەتی بدەیت ئەم کچە ژیانی باشتر بێت. پیاوەکە سەری بەرز کردە و وتی ئەم جۆرە کارانە خەرجی هەیە. مەگەر گوێت لێ نەبوو وتم نابێت پارەیەکی ڕەش بە خەسار بچێت؟ سۆفیا بە پشتەستوورییە وتی بەڵام ستەمە کە تۆ ئەوەندە زەنگین بیت و ئەم کچەیش ئەوەندە بێدەسەڵات، دادوەرانە، نییە. وتەیەکی بێ بایەخە. دادوەری تەنیا لە نێوان مرۆڤە یەکسانەکاندا پەیدا دەبێت. مەبەستت چییە؟ من ڕەنجم داوە تا گەیشتوومەتە ئەم ئەنجامە بەمە دەڵێم پێشکەوتن. کچە بێچارەکە وتی ئەگەر دەستم نەگرێت من دەمرم. پیاوە بازرگانەکە سەری لەسەر دەفتەرەکەی هەڵبڕی و پێنووسەکەی بە بێتاقەتی خستە سەر مێزەکە وتی، لە کاری مندا شوێنی تۆی تێدا نییە. بڕۆ، بڕۆ بۆ گەداخانە. بێشک بە شێوەیەکی گشتی دەوترێ کە دەوری فەلسەفی سیستەمە گەورە فەلسەفییەکان لەگەڵ هاتنی هیگڵدا کۆتایی پێ هات. لە دوای ئەوەوە فەلسەفە ڕێوشوێنێکی بە تەواوی نوێی لە خۆ گرت. لە جیاتی سیستەمە فەلسەفییە گشتییەکان، فەلسەفەی ژیان و فەلسەفەی زانستی هاتە گۆڕەوە. مەبەستی مارکسی شەر ئەوە بوو کاتێک دەیوت فەیلەسووفەکان دنیایان بە شێوهایەکی جۆراوجۆر تەنیا شی کردۆتەوە، گرنگ گۆڕاندنی ئەم جیهانەیە، ئەم وشانە لە مێژووی فەلسەفەدا بوونە خاڵێکی گرنگی دەستپێکردن. من لە دوای ڕووبەڕووبوونەوەی ئەسکەرووچ و کچە شقارتەفرۆشەکە بە باشی لە مەبەستی مارکس تێدەگەم. بیرۆکەکانی مارکس مەبەستێکی زانستی و سیاسی هەبوو. مارکس تەنیا فەیلەسوف نەبوو، بەڵکو مێژوونووس و کۆمەڵناس و ئابووری ناسیش بوو. لە هەمووی ئەم باسانەدا یەکێک لە هەنگاونەرانی یەکەم بوو. بێشک هیچ فەیلەسوفێک لە سیاسەتی کردەیدا بە ئەندازەی ئەو گرنگ نەبوو. لە لایەکی ترەوە دەبێت ئاگادار بی ئەو شتەی کە بە بیرۆکەی مارکسیزم ناسراوە لەگەڵ بیری خودی مارکسدا بە پەکی بە یەکی نەزانی. دەگوترێت کە خودی مارکس لە نیوەی دەیەی هەزار و هەشت سەد و چل دا بووە بە مارکسیست بەڵام تەنانەت دوای ئەوەش بە پێویستی دەزانی جەخت بکاتەوە کە مارکسیست نییە. مەگەر عیسا خۆی مەسیحی نەبوو؟ ئەڵبەت ئەوەیش پێویستی بە باسی گفتوگۆ هەیە، بەڵێ درێژەی پێبدە. هاوڕێ و هاوکاری مارکس بە ناوی فریدریش ئەنگلز هەر لە سەرەتاوە ڕۆڵێکی بەرچاوی هەبوو لەسەر ئەو فیکرەی کە لە دواییدا بە مارکسیزم دەناسرێت. لینین و ئیستالین و مائو و زۆر کەسی تریش لە دواییدا لە سەدەی خۆیاندا یارمەتیی بەرچاویان بە مارکسیزم لینیسیزم گەیاند. وا باشترە بلکەین بە باسی مارکسەوە وتت مارکس هۆگری ماتریالستی مێژوویی بوو؟ مارکس وەکو ئەتۆمگەراکانی دەورانی باستان یان ماددەگەرا میکانیکیەکانی سەدەی حەڤدە و هەژدە فەیلەسوفێکی ماددەگەرا نەبوو. بەڵام پێی وابوو هۆکارە مادیەکانی کۆمەڵگا تا ڕادەیەکی زۆر شێوازی بیرکردنەوەی ئێمە دیاری دەکات. ئەم جۆرە هۆکارە مادیانە بێشک ڕۆڵێکی یەکلاکەرەوەیان لە گۆڕانی مێژوودا بووە. ئەم باسە لەگەڵ ڕۆحی جیهانی هیگڵدا جیاوازی زۆرە. هیگڵ وتبووی ئاڵوگۆڕی مێژوویی بەهۆی لێکدانی دژەکانە و و بە گۆڕانێکی کتوپڕ دەگاتە ئەنجام. مارکس ئەم بیرۆکەی بەرەوپێشتر برد و وتی هیگڵ بە پێچەوانەوە لەسەر سەری خۆی ڕاوەستاوە. هیوادارم بەڵام نەک هەموو تەمەنی. هیگڵ هێزی بەرەوپێشبەری مێژووی بە ڕۆحی جیهانی یا عەقڵی جیهانی دەزانی. مارکس وتی ئەم شتە ڕاستی بە پێچەوانەوە پیشان دەدات و هەوڵی دا بیسەڵمێنێ گۆڕانکاری مادییە کە کاریگەری لەسەر مێژوو هەیە و پەیوەندی مەعنەوی گۆڕانی مادی ناخوڵقێنێت بەڵکوو بە پێچەوانەوە گۆڕانی مادییە کە پەیوەندی مەعنەوی نوێ دەخوڵقێنێت. مارکس بە تایبەتی جەختی لەسەر ئەوە دەکردەوە کە هێزە ئابوورییەکانی ناو کۆمەڵگایە کە دەبێتە هۆکاری گۆڕان و مێژوو بەرەوپێش دەبات. دەکرێت نموونەیەک باس بکەی؟ مەبەستی فەلسەفە و زانست لە دەورانی باستاندا تەنیا بە وتە بوو. هیچ کەس هەوڵی نەئەدا دۆزینەوە نوێکان بکاتە کردەیی. بۆچی؟ هۆکاری ئەمە شێوەی سیستەمی ژیانی ئابووری کۆمەڵگا بوو. بەرهەمهێنانی زۆرتر لەسەر کار و ڕەنجی کۆیلەکان ڕاوەستابوو. لەم ڕووەوە هاوڵاتیان هەستیان بە پێویستی ئەوە نەدەکرد کە لە ڕێگەی نوێکارییە زانستییەکانەوە ئەندازەی داهێنانەکان زیاد بکەن. ئەمە خۆی نموونەیەکە کە چۆنیەتی پەیوەندییە مادییەکان کاریگەری لەسەر فەلسەفەی کۆمەڵگا هەیە. بەڵێ تێگەیشتم. مارکس ئەم جۆرە پەیوەندییە مادی و ئابووری و کۆمەڵایەتییانە بە بناغەی کۆمەڵگا ناو دەبات و شێوەی بیرکردنەوەی کۆمەڵگا، ڕێکخراوە جۆراوجۆرە سیاسییەکان، یاساکان و هەروەها ئایین، ئەخلاق، هونەر، فەلسەفە و زانست بە ڕووکارێکی کۆمەڵگا دەزانێت. بناغە و ڕووکار زۆر باش. ئێستا ئەگەر دەکرێ نموونەی ئەو پەرستشگە یۆنانییە بدە بە دەستمەوە. سۆفیا فرمانەکەی بە جێ هێنا. ئەمە نمونەی پەرستشگەی پارتینۆنە لە سەریاڵی ئاکرۆپۆلیس وابزانم ئەمەیشت دیوە مەبەستت ناو شریتی فدیۆکەیە هەروەها کە دەیبینیت ئەم ئەم بینایە بانێکی زۆر جوان و ڕازاوی هەیە یەکەمین شتێک کە بەرچاو دەکەوێ هەرەو بان و بەردەمە جوانێتی. ئەمە شتێکە کە بە ڕووکار ناو دەبرێ بەڵام بێ شکە و بانە ناتوانێ لە هەوادا هەڵواسراو بێت. بانەکان لەسەر یا بانەکە لەسەر پایەکان بنیاد نراوە. پایە و بناغەی بیناکە پاسەوان و هەڵگری هەموو بیناکەیە. مارکس پێی وابوو پەیوەندیە مادیەکانیش هەر بەم شێوازە پاسەوان و هەڵگری فیکرەکانی کۆمەڵگایە. ڕووکاری کۆمەڵگا. دەتەوێ بڵێی جیهانی نموونەی ئەفلاتوون و ئەفلاتوون ڕەنگدانەوەیەکە لە گۆزەکردن و درووستکردنی شەراب لە ئاتێن؟ نا هەر وا کە مارکس بە ڕوونی شی کردۆتەوە باسەکە بەم ئاسانییە نییە. باسەکە کاریگەری بەرامبەر و دوو لایەنەی بناغە و ڕووکارە لە سەر یەکتر. ئەگەر مارکسیش کاریگەری ئەم دوو لایەنەی لە سەر یەکتر ڕەت بکردایەتەوە ئەویشمان بە ماتریالیستی مێژوویی دەزانی. بەڵام مارکس بۆی دەرکەوت کە لە نێوان بناغە و ڕووکاردا پەیوەندییەکی دوولایەنە یاخود پەیوەندییەکی دیالێکتیکی هەیە. هەر بۆیە ئەو بە ماتریالیستی دیالێکتیکی دەزانی. باش وایە بزانیت کە ئەفلاتوون نە گۆزەکەر بووە نە دروستکەری شەراب. زۆر باشە سەبارەت بە پەرستشگەکە هیچ باسێک نەماوە. بەڵێ تۆزێک ماوە. دەتوانیت ژێربینای پەرستشگەکە پێناسە بکەیت؟ پایەکانی پەرستشگە لەسەر سێ پلە دامەزراوە. لە ژێر بینای کۆمەڵگایشدا دەتوانین هەر بەم جۆرە سێ پلە بناسین. سەرەکیترین پلە چۆنێتی و بارودۆخی بەرهەمێنانە. بە وتەیەکی تر بارودۆخ و ئەو سەرچاوە سروشتیانەیە کە لە بەردەستی کۆمەڵگادایە. مەبەستم بارودۆخێکی وەکو ئاو، هەوا، سەرچاوە و کانزای کاڵە. ئەمانە پایە و بناغەی هەر کۆمەڵگایەکە و ئەم بناغەیە جۆری دەرککردنەکە واتە بەرهەمەکە دیاری دەکات و هەروا سروشت و فەرهەنگی گشتی ئەو کۆمەڵگایە. بۆ نموونە ناتوانین لە دەشتی ئەفریقادا ماسی ڕاو بکەین یا لە باکووری نەرویژدا داری خورما بڕوێنین. ئافەرین. شێوازی فکری خەڵکی دەشتەکی لەگەڵ شێوازی بیرکردنەوەی دێهاتیە ڕاوچیەکانی باکوری نەرویجدا زۆر جیاوازە. پلەی دووەم ئامرازی دەرهێنانە. مەبەست جۆری کەرەستە و مەکینە هەروەها مادەی کاڵە کە لە کۆمەڵگادا دەست دەکەوێت. ڕاوچیانی ماسی لەوە پێش بە سەوڵلێدان دەچوونە ناوەڕاستی دەریا، بەڵام ئێستا بۆ ئەو کارە کەشتی گەورەیان هەیە. بەڵێ ئێستا خەریکی بە خەریکی باس لە پلەی سێهەمی بناغەی کۆمەڵگا دەکەیت واتە کەسانێک کە خاوەنی کەرەستەی دەرهێنانن بە وتەی مارکس دابەشکردنی کار یان چۆنیەتی دابەشکردنی خاوەنداریەتی پەیوەند بە دەرهێنانی کۆمەڵگاوە هەیە تا ئێرە زانیمان کە شێوەی دروستکردن و دەرهێنانی کۆمەڵگایەکە بارودۆخی سیاسی و باوەڕەکانی دیاری دەکات لە خۆ ڕانیە کە ئەمڕۆ لە هەڵسەنگاندن لە گەڵ کۆمەڵگای فیئۆداڵی کۆن دا بە جۆرێکی تر بیر دەکەینەوە و کەم و زۆر پێوەری ئەخلاقی جیاوازمان هەیە. کەواتە مارکس بڕوای بە مافی سروشتی نەگۆڕ و هەمیشە بەردەوام نیە. نا، مارکس دەڵێ ئەوەی کە شتێک لە ڕوانگەی ئەخلاقیەوە ڕاست یا ناڕاستە بە هۆی بناغەی کۆمەڵگاوەیە. بۆ نموونە لە خۆ ڕانیە کە دایک و باوکانی دێهاتی لە کۆندا بڕیاریانەدا منداڵەکانیان لەگەڵ کێ هاوسەری بگرن. ئەمە گرنگ بوو کە کێ ببێتە میراتبەری مووچە و مەزاریان. ئەمڕۆکە لە شارەکاندا پەیوەندی کۆمەڵایەتی بە جۆرێکی ترە. ئێستا دەتوانی لەگەڵ هاوسەری داهاتووی خۆتدا لە میوانی یان لە یانەیەکی سەمادا بە یەک بناسرێن و ئەگەر زۆر یەکترتان خۆش ویست ئەوا دەڕۆن و پێکەوە ژیان دەکەن. من هەرگیز پەسەندی ناکەم کە دایک و باوکم بڕیار بدەن من لەگەڵ کێدا ببمە هاوسەر. ئەڵبەت. چونکە تۆ نەوەی دەورانی خۆتی. سەرەڕای ئەمە مارکس جەختی کردەوە چینی دەسەڵاتدارە کە پێوانەی کۆمەڵگا دیاری دەکات و دەڵێت چی ڕاستە و چی ناڕاستە. چونکە مێژووی تەواوی کۆمەڵگاکان تاکو ئێستا مێژووی کێشمەکێشی چینایەتی بووە. واتە فیکر و ئەندێشەکانی خەڵک هیچ ڕۆڵێکی لە گۆڕانی مێژوودا نییە. هەم هەیەتی و هەم نییەتی. مارکس پێی وابوو کە چۆنێتی ڕووکاری کۆمەڵگا دەتوانێ کاریگەری بەرامبەری لەسەر بناغەی کۆمەڵگا هەبێ، بەڵام بە لایەوە پەسەند نەبوو کە ڕووکاری کۆمەڵگا لە خۆیەوە مێژوویەکی جیاواز و سەربەخۆی هەبێ. دەیوت گۆڕانی مێژوویی لە کۆمەڵگای. بەردەداری کۆنەوە بۆ کۆمەڵگای پیشەیی ئەمڕۆ زیاتر لە هەر شتێک لە ئەنجامی گۆڕانە بناغەییەکانی کۆمەڵگاوەیە. بەڵێ ئەمەت لەوە پێش باس کرد. مارکێز پێی وابوو کە لە تەواوی قۆناغە مێژوویەکاندا بەردەوام لە نێوانی دوو توێژی سەرەکیی کۆمەڵگادا دژبوونێک بووە. لە کۆمەڵگەی بەردەداری کۆندا دژبوون لە نێوان هاوڵاتیانی سەربەست و کۆیلەکاندا بووە. لە کۆمەڵگای فیئۆداڵی دەورانی وەستادا لە نێوان خانە فیئۆداڵیەکان و ڕەعیەتەکاندا و لە پاشان لە نێوان دەوڵەمەندان و هاوڵاتیە ئاساییەکاندا ئەم دژبوونە هەبووە. بەڵام لە دەورانی خودی مارکسدا لەو شتەی ئەو بە بۆرژوازی یا سەرمایەداری ناوی دەبا کەم و زۆر دژ بوون. کەم و زۆر دژ بوون لە نێوان سەرمایەداران و کرێکاران یا پرۆلیتاریادا ڕوو ئەدات. واتە کێبەرکێی نێوان ئەوانەی کە خاوەنی ئامرازی دەرهێنان بوون و ئەوانەی خاوەنی ئەمە نەبوون و چونکە چینە دەسەڵاتدارەکان خۆیان هێزی خۆیان بە کەس نەسپاردووە و گۆڕانکاری تەنیا لە ڕێگەی شۆڕشەوە بەدەست دێت. کۆمەڵگای کۆمۆنستی تێپەڕبوون لە کۆمەڵگای سەرمایەدارییەوە بۆ کۆمەڵگای کۆمۆنستی مەبەستی بایەخداری تایبەتی مارکس بوو. مارکس شیکردنەوەیەکی بەربڵاوی لە شێوازی دەرهێنانی سیستەمی سەرمایەداری ئەنجامدا. بەڵام لە پێش ئەوەی کە ئەم باسە پێناسە بکەین، دەبێت دەربارەی ڕوانگەی مارکس لەسەر کاری مرۆڤ باس بکەین. فەرموو. مارکسی لاو لە پێشەوەی کە ببێتە کۆمۆنست، بە چڕی سەرگەرمی ئەو فیکرە بوو کە لە کاتی کارکردن چی بەسەر مرۆڤدا دێت. ئەمە شتێک بوو کە هیگڵیش لێی کۆڵی بۆوە. هیگڵ بڕوای وابوو لە نێوان سروشت و مرۆڤدا پەیوەندییەکی بەرامبەر یا دیالێکتیکی هەیە. کاتێک مرۆڤ سروشت دەگۆڕێ، خۆیشی گۆڕانکاریی بەسەردا دێت. واتە مرۆڤ بە کاری خۆی کاریگەری لەسەر سروشت دادەنێت و دەیگۆڕێت. بەڵام لەم ڕەوتەدا سروشتیش کاریگەری لەسەر مرۆڤ دەبێت و ئاگابوونی ئەو دەگۆڕێت. بڵێ چی دەکەی تاکو پێت بڵێم کێیت. ئەمە بە شێوەیەکی کورتکراوە بڕوای مارکس بوو. شێوازی کاری ئێمە کاریگەری لەسەر ئاگابوونی ئێمە دەبێت و هەروەها بە پێچەوانەوە. دەتوانین بڵێین لە نێوان سەر و دەستدا پەیوەندییەکی بەرامبەر هەیە. بەم جۆرە شێوازی بیرکردنەوەی ئێمە پەیوەندییەکی نزیکی لەگەڵ کاری ئێمەدا هەیە. کەواتە بێکاری دەبێتە هۆی پەشێوی؟ بەڵێ. بە واتایەک مرۆڤی بێکار پووچە. هیگڵ زۆر زوو هەستی بەمە کرد. هەم لە ڕوانگەی مارکس و هەم هیگڵدا کارکردن شتێکی باشە و پەیوەندی بە هەوێنی مرۆڤەوە هەیە. کەواتە کرێکاری دەبێت شتێکی باش بێت. لە ڕاستیدا بەڵێ. ئەمە دروست شوێنێکە کە مارکس لێواری تیژی ڕەخنەی خۆی ڕوودەکاتە شێوەی دەرهێنانی سەرمایەداری. ئەو ڕەخنەیە چی بوو؟ لە سیستەمی سەرمایەداریدا کرێکار کار بۆ کەسێکی تر دەکات، کەواتە کارەکەی ئەو بۆ خۆی لایەنێکی دەرەکی هەیە و واتە ی خۆی نییە. کرێکار لەگەڵ کارەکەیدا دەبێتە بێگانە و لەو حاڵەدا لەگەڵ خۆیشیدا بێگانە دەبێت و پەیوەندی لەگەڵ بوونی خۆیدا دەپچڕێت. مارکس لێرەدا زارۆکەی لەخۆ بێگانەبوونی هیگڵ بەکار دێنێت. من پورێکم هەیە کە زیاد لە بیست ساڵە لە کارگەیەکی نوقڵە مژەدا کار دەکات. ئێستا لە مەبەستت تێدەگەم، چونکە پورم دەڵێ هەر ڕۆژ بەیانی کە دەیهەوێت بچێت بۆ شوێنی کارەکەی دەپەشۆکێت. ئەگەر ئەوەندە لە کارەکەی بێزار بێت، بە واتایەک لە خۆیشی بێزارە. ئەو شتەی کە دیارە زۆری ڕق لە نوقڵە مژێ. لە کۆمەڵگای سەرمایەداریدا کار بە شێوەیەک ڕێکخراوە کە لە ڕاستیدا کرێکار ڕەنج بۆ چینێکی کۆمەڵایەتی تر ئەدات. بەم جۆرە کرێکار کاری خۆی و لەگەڵ ئەوەیشدا تەواوی ژیان و تەمەنی خۆی بۆ بۆرژوازی تەرخان دەکات. بەڕاستی بارودۆخەکە ئەوەندە خراپە؟ ئێمە خەریکین دەربارەی مارکس و بارودۆخی کۆمەڵایەتی لە نیوەی سەدەی پێشوودا باس دەکەین. کەواتە وەڵامی پرسیارەکەت بەڵێیە. کرێکارەکان زۆرتر لە شوێنێکی سارد و سەهۆڵدا لە ناو گۆڕەپانی کارگەدا ڕۆژی دوانزە کاتژمێر کاریان دەکرد. زۆربەی کات پارەی کارەکەیان ئەوەندە کەم بوو کە منداڵان و ژنانی دووگیانیش ناچار دەبوون کار بکەن. ئەم حاڵەتە بارودۆخێکی کۆمەڵایەتی تاقەت پروکێنی هێنایە پێش. لە زۆربەی شوێنەکان ئەلکولی خواردنەوەی هەرزانبایی لە باتی بەشێک لە بارەی لە باتی بەشێک لە پارەی کرێکاران ئەدرایە دەستیان و ژنان لە ڕووی ناچاریەوە بە لەشفرۆشی کەمبوونی خەرجی ژیانیان قەرەبوو دەکردەوە. موشتەریەکانی ئەوانیش هاوڵاتیانی بەڕێزی شارەکان بوون. بەهەرحاڵ کار کە دەبێت نیشانە و هێمای شەرەفی مرۆڤ بێ ژیانی کرێکاری بۆ ژیانی حەیوانی باربەر گۆڕی. ئەمە بەڕاستی خوێنی منی هێناوەتە جۆش. خوێنی مارکسیشی هێنا بۆ جۆش. لەم ناوەدا منداڵانی چینی سەرمایەدار لە دوای حەمامێک لە ژووری دانیشتنی گەرم و نەرمی خۆیاندا ویۆڵۆنیان لێ ئەدا. یان لە پێش خواردنێکی باشدا دەچوونە پشت پیانۆکەیان دادەنیشتن. ژەندنی پیانۆ و ویۆڵۆن لە دوای ماوەیەک کەسپسواری سەرگەرمییەکی باش بوو. وای چەندە بێ دادگەری. مارکسیشەوەی هەر ئەوەی دەگوت و لە ساڵی هەزار و هەشت سەد و چل و هەشت دا بە هاوکاری ئەنگێلس مانیفێستی کۆمۆنیزمیان نووسی. یەکەمین ڕستەی ئەم بڵاوکراوەیە ئەمە بوو، سێبەرێک بەسەر ئەوروپادا باڵی کێشاوە، سێبەری کۆمۆنیزم. زۆر ترسێنەرە. بۆرژوازیش کەوتە ترس و دڵەڕاوکێوە، چونکە لەم کاتەدا پرۆلیتاریاش دەستیان بە شۆڕش کردبوو. دەتەوێت بزانیت دوایەمین بەشی مانفێستەکە چی بوو؟ بەڵێ تکایە. کۆمۆنیستەکان شەرمیان دێ کە بڕوا و مەبەستەکانی خۆیان دابشارن و بە ئاشکرا ڕایدەگەیەنین. بە ئاشکرا ڕایدەگەیەنن کە مەبەستی ئەوان تەنیا بە ڕماندنی بارودۆخی کۆمەڵایەتی ئێستا دەستەبەر دەبێت. بێڵە با چینی دەسەڵاتدار لە ترسی شۆڕشێکی کۆمونستی هەڵلەرزێت. ڕەنجدەرەکان هیچ شتێک بێجگە لە ڕەنجەکانیان لەدەست نادەن و جیهان دەکەنە هی خۆیان، ڕەنجدەرانی جیهان یەکگرن. ئەگەر بارودۆخەکە ئەوەندە خراپ بووبێ وابزانم منیش ئەو بڵاوکراوەیە ئیمزا دەکەم بەڵام بێ شک ئەمڕۆکە بارودۆخ زۆر گۆڕاوە. لە نەرویج بەڵێ بەڵام نەک لە هەموو شوێنێک ئێستاش زۆریەک لە خەڵک لە بارودۆخێکی نامرۆییدا دەژین و بەردەوام هەر شت بەرهەم دێنن و سەرمایەدارەکان زەنگینتر دەکەن مارکس ئەمە بەرهەمهێنان واتە بە بەرهەمێنان ناو دەبات. دەکرێت ئەم وشەیە مانای لێ بدەیتەوە؟ شتێک کە کرێکار بەرهەمی دەهێنێت نرخێکی فرۆشی دیاریکراوی هەیە؟ بەڵێ. ئێستا ئەگەر پارەی کرێکار و خەرجەکانی تر لە نرخی فرۆشەکە کەم بکەینەوە شتێک دەمێنێتەوە. مارکس ئەم پارە ماوەیە بە سوود ناو دەبات. بە واتایەک سەرمایەدار ئەو نرخەی کرێکار وەبەری دەهێنێت دەیخاتە گیرفانی خۆی مانای بەرهەمهێنان هەر ئەوەیە. تێگەیشتم. ئەو کاتە سەرمایەدار بەشێک لە سوودەکەی خۆی لە کارێکی نوێدا دەخاتە کار. بۆ نموونە ئامێری دەرهێنانی نوێ دەکاتەوە بەو هیوایە کە ڕزقەکە بە پارەیەکی کەمتر دروست بکا بۆ ئەوەی سوودێکی زۆرتری دەست بکەوێ. ئەڵبەت کە عاقڵانەیە. بەڵێ عاقڵانە دێتە پێش چاو. بەڵام کارەکان لە ماوەیەکی درێژدا بە پێویستی سەرمایەدار ناچێتە پێش. مەبەستت چییە؟ بە بڕوای مارکس لە شێوەی دەرهێنانی سەرمایەداریدا ئەندازەیەک دژبوونی زاتی هەیە. سەرمایەداری سیستەمێکی ئابوورییە کە خۆی دەبێتە هۆی تیاچوونی خۆی، چونکە هاوسارێکی عەقڵی وا نییە. بۆ ڕەنجدەران باشتر وایە. بەڵێ سیستەمی سەرمایەداری لە زاتی خۆیدا بەرەو هەڵدێر دەڕوات. لەم واتادا دەبێت سەرمایەداری بە پێشڕەو بزانین، چونکە قۆناغێکە لە ڕێگای وادەی هاتنی کۆمۆنیستدا. دەتوانیت نموونەیەک لە داڕمانی سەرمایەداری لە دەروونی خۆتدا بهێنیتەوە؟ وتمان سەرمایەدار بەشێک دەرامەدی زیادەی دەبێت و بەشێک لەم دەرامەتە زیادە دەکرێتە خەرجی نۆژەنکردنی کارگەکان. بەڵام وانەی ویۆڵۆنیش خەرجی هەیە و هاوسەری سەرمایەداریش خووی بە ژیانی پڕ زێڕ و زیو گرتووە. بەڵێ بێشک وایە. کاتێک کەرەستە و ماشێنی نوێ کڕدرا چیتر پێویست بەو هەموو کرێکارە ناکات. ئەڵبەتە ئەم کارانە هەمووی بۆ زیادکردنی هێزی بەربەرەکانێی کارگەکانی ترە. تێدەگەم. بێشک هەمووی سەرمایەدارەکان دەکەونە بیری ئەوەی کە دەرهێنانەکەیان بەردەوام باشتر بێت. کارگەکان گەورە و گەورەتر دەبن و بەرە بەرە دەکەونە دەستی کەسانێکی کەمتر. سۆفیا، دوای ئەوە چی دەبێت؟ م. پێویستییەکی کەمتر بە کرێکار دەبێت. کەواتە ژمارەی بێکارەکان ڕۆژ لە دوای ڕۆژ زۆرتر دەبێت و کێشە کۆمەڵایەتیەکان ڕوو لە زیادبوون دەکات و هەر ئەو قەیرانانە پیشاندەری دابەزینی سەرمایەداری دەبێت. بەڵام سەرمایەداری چەند هۆکارێکی گەندەڵی تریشی تێدایە، ئەگەر ئەندازەی سوود بە کەرەستەی دەرکردنەوە هەڵواسرابێت و پاشەکەوتی لە ئەندازە بۆ درێژەپێدانی دەرکردنی بەرهەمی جێی بەربەرەکانێ بمێنێتەوە بەڵێ ئەو کاتە سەرمایەداری چی دەکات دەتوانێت یا دەتوانیت بڵێیت بەداخەوە نا. وای دابنێ کە تۆ خاوەنی کارگەیەکی و خەرج و سوودەکەت یەک ناخوێننەوە. کەواتە ناتوانیت مادەی کاڵ بکڕیت و درێژە بە دەرهێنان بدەیت. شکستی ئابووریش لە چاوەڕوانی تۆدایە. ئەو کاتە بۆ کەمکردنەوەی خەرج چیت دەکرد؟ لەوانەیە پارەی کرێکارەکانم کەم بکردایەتەوە. بەڵێ، لە ڕاستیدا ئەمە زیرەکانەترین کارە کە دەتوانیت بیکەی. بەڵام ئەگەر هەموو سەرمایەدارەکان بە ئەندازەی تۆسی زیرەک بن کە هەن، کرێکارەکان هێندە کەم توانا دەبن کە ئیتر ناتوانن هیچ بکڕن. لەم بارودۆخەدا دەوترێ توانای چەتکڕین لە پلەیەکی نزمدایە. ئێستا کەوتووینە تاو حاڵەتە. لە ڕوانگەی مارکسەوە زەنگی مەرگی دارایی تایبەتی سەرمایەدارەکان بەرز بۆتەوە و خەریکین بە خێرایی ڕوو لە بارودۆخی شۆڕش دەکەین. تێگەیشتم. داستانەکە زۆر درێژخایەنە گەر بە کورتی بیڵێین لە کۆتاییدا پرۆلیتاریا هەڵدەستێت و ئامرازی دەرهێنان دەگرێتە دەست. لە پاشان چی دەبێت؟ تا ماوەیەک کۆمەڵگایەکی چینایەتی نوێمان دەبێت کە تیایدا پرۆلیتاریا بە زۆر شکستی بە بۆرژوازی هێناوە. مارکس ئەمە بە دیکتاتۆری پرۆلیتاریا ناو دەبات. بەڵام لە پاشەم دەورەی گۆڕانکارییە کۆمەڵگایەک بە بێ بوونی چینایەتی جێگەی دیکتاتۆری پرۆلیتاریا دەگرێتەوە و لە کۆمەڵگەیەکی ئاوەهادا ئامرازی دەرهێنان هی هەمووانە واتە هی هەموو خەڵکە. ڕێوشوێنی ئەم کۆمەڵگایە ئاوا دەبێت کە هەر کەسێک بە ئەندازەی تواناکانی و هەر کەس بە پێی پێویستییەکانی سەرەڕای ئەوە کە کار و ڕەنج ئێستا هی خودی کرێکارەکانە و بێگانە بوون بێگانە بوون لە خۆ کە لە سیستەمی سەرمایەداریدا بوو لە ناو دەچێت. ئەمانە هەموویان زۆر باشن. بەڵام لە کردەوەدا چی ڕوویدا؟ ئایا شۆڕش دەستی پێکرد؟ هەم بەڵێ هەم نا. ئەمڕۆکە ئابووریناسان سەڵماندوویانە کە مارکس، لە بەشێک لە چەمکە سەرەکی و بنەڕەتییەکاندا هەڵەی کردووە. لە هەمووی گرنگتر لە شیکردنەوەی قەیرانەکانی سەرمایەداریدا، لە تاڵانکردنی ژینگە و کانزا سروشتییەکاندا کە ئەمڕۆ ئێمە ئاگاداری چۆنیەتی ئەو مەترسییە گەورەیەین. مارکس گرنگییەکی زۆری بەم باسانە نەداوە و بەو حاڵەش. بەو حاڵەیش مارکسیزم بووە هۆکاری کۆمەڵێک گۆڕانکاری گەورە شکی تێدا نییە کە سوسیالیزم توانیویەتی تا ئەندازەیەکی زۆر لەگەڵ کۆمەڵگای نامرۆییدا بەربەرەکانێ بکات بەهەرحاڵ ئێمە ئێستا لە ئەوروپادا لە کۆمەڵگایەکی دادگەرانەتر و یەکگرتووتر لە چاو دەورانی مارکسدا ژیان دەکەین ئەمە تا ڕادەیەکی زۆر دەستەخواری مارکس و بزووتنەوەی سوسیالیسمە.